شەوی سەد و شەست و دوو شەهرەزاد وتی کە دراوسەکان گویان لە قسەکانی حەسەنە ڕوود بوو گرتیان و وتیان ئەمە شێت بوو گرتیان و باڵبستیان کرد و بردیانە شێتخانە پزیشکی شێتخانە پرسی ئەم گەنجە چیەتی وتیان ئەمە شێت بووە حەسەنە ڕوودوتی بەخوا درۆکەن شێت نیم من خەلیفەم پزیشکەکە وتی تۆ درۆزنیت ئەی شێتی نەگبەت ئەمجا لە ژوورێکدا ڕووتی کردەوە زنجیری خستە ملی و بەستیەوە ماوەی دەڕۆژ لێدا ڕۆژێکیان دایکی سەردانی کرد و پێوت حەسن کوڕە شیری نەکەم هۆشت بێنەوە خۆت ئەمە شەیتان کردەیە کوڕەش بەدایکی وت ڕازەکەی دایە گیان تۆ شایەتیم بۆ بدە کە چا گوومەتەوە ئیدی هیچ ناڵێم خەریکم ئەمرم لێرە دایکی چوە لای پزیشکە و تێگەیان لەگەڵ خۆی هێنایە و ماڵ دوای ماوەیەک ئارەزوی سفرە ڕازانەوە و خواردنەوەی کرد بۆیە چوە سەر پردەکە بۆ هێنانەوەی میوان وا ڕێکەوت خەلیفە لای دایە لای و حەسەنە ڕووتەیش نەک سڵاوی لێ نەکرد بەڵکو پێیوت بەخێر نەیت ئێوە شەیتانن خەلیفەش وەڵامی دایەوە نەموت جارێکی تریش دێمەولاد حەسەنە ڕوودوتی پێویستم پێت نییە پندێکی پێشینان هێڵێ دووری و دۆست باشترە چونکە لەبەر چاوان نین تا دڵان خەم بخۆن ئەو شەوەی کە لەسەر خوانی من بوویت پێکەوە خواردمانەوە هەروەکو ئەوەی شەیتان میوان بوو بێ وابوو تووشی دڵە ڕاوکێت کردم خەلیفەوتی کێ شەیتانە وەڵامی دایە تۆ ئەمجا خەلیفە بزێک هاتە سەر لێوانی و کەوتە بەسەرهاتنی و دڵدانەوەی وتی براکەم کە جێم هێشتی بیرم چوو دەرگات لەسەردا بخەمەوە ڕەنگە شەیتان خۆی کردبێ بە ماڵەکەتدا ئەمجا حەسەن کەوتە گێڕانەوەی ئەوەی بەسەری هاتبوو خەلیفەش بە دزیەوە پێکەنی شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو شەوی سەد و شەست و سێ. شەهرەزاد وتی دواتر خەلیفە بە حەسەنە ڕووتی وت سوپاس بۆخوا ئەی پێت ناخۆش بوو ژیریت بۆ گەڕای و ئێستا زۆر باشیت حەسەنە ڕوود وتی نات کەمە هاوڕێی سەرمێز و خواردنەوە و نە لەگەڵیشت دانیشم چونکە پێشینان و توانە ڕێگەیە کە پێیدا ڕۆشتیت و لە بەردێک هەڵکەوتی جارێکی دی پێیدا ڕۆشتیتەوە ئەبێت گلەی لە خۆت بکەی جارێکی دی لەگەڵ تۆدا کۆنابمەوە چونکە پێت بەخێر نەبوو بۆ ماڵی ئێمە خەلیفە کەمێک دڵخۆشی دایە وتی من میوانی تۆم میوانیش دەرناکرێ ئیدی حەسەنە ڕوو جارێکی دی لەگەڵ خۆی بردەوە ماڵ و پێکەوە خواردیان و خواردیانەوە پەزێرایی باشی کردواتر چی بەسەر هات و بۆ خەلیفەی جێڕایەوە کە پێکی سێمی دایە خەلیفە پێوت ئەی هاونشینم بەندە لە بەردەستدام هیچت بەلاوە گران نەبێ درێغی مەکە ئەمجا بە گۆرانی وتی بەم شەوە تارە کە بەدمەست ئەبم قاج بۆ سەرەوە لەسەر دەست ئەبم سەرگوڵی مەیە و بریسکەی وە خۆر بێخەم و خاون هۆش و هەستە بم زۆریان خواردەوە و سەریان گەرم بوو حەسەن بە خەلیفەی وت هاوڕێ سرم سوڕماوە لەوە چوو خەلیفە بوو بم فەرمانم دابێت و حکومڕانیم کردبێت خەون نەبوو ڕاستی بوو. خەلیفە وتی، خەون بووە براکەم. ئەمجا کەمێ دەرمانی هۆشبەری کردەوە پەرداخە مەیەکەی و پێشکەشی حەسەنی کرد وتی، لەبەر دڵی من ئەم پێکەش بخۆرەوە. حەسەن وتی، ئەی خۆمەوە چونکە بەدەستی تۆیە. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو. بۆ ئێ بێدەنگ بوو. شەوی 1664. شەهرەزاد وتی خەلیفە ڕاستگوۆی و ڕەوشی حەسەنی زۆر بەدڵ بوو بەخۆی وت بەڕاستی ئەمە بکەمە هاوڕێ و پیاوی دەرباری خۆم باشە کە حەسەن پێکەکەی هەڵدا دوای کەمێک سەر و دەستی ون کرد ئەم جا فەرمانی دا بردیانە بۆ کۆشک پیاوی خەلیفە دای بەشانی دا و خستە بەردەم خەلیفە ئەمجا فەرمانی دا بە هەمان شێوبی گۆڕن کەنی زەک و خزمەتکارانی لێکۆ ببنەوە ئەمجا فەرماندرا تیپی مۆسیقاژەن گۆرانی بێژان ئامادەبوون خەلیفەش لەو دیو پەردەوە خۆی شادەوە ئەمجا خەلیفە فەرمانی دا کەنیزەکێکی عودژەن بچێتە ژوور سەری حەسەن و بژەنێ کە دەستیان بە ژەنین کرد حەسەن خەبەری بۆوە کە چاوی کردەوە کۆشک و ئەو هەموو خزمەتکار و کەنیزەکە جوانەی بینی و ئاواز ئەژەنن وتی لا حولە ولا قوتە ئللا بالله علی عظیم بەڕاستی لە شێتخانە و لێدانەکەی زۆرە ترسم ڕەنگە شەیتان دیسان ئەمەی بەسەرهێنا بمەوە خوای شەیتان ڕسوا بکەیت ئەم جا سەری خۆی داپۆشی و کەمێک پێکەنی بەخۆی سەری لە ژێر لێفە دەرهێنایە و سەرنجی دایە و بە هەمان شێوەیە و ڕاستە کەنیزەکێک هاتە سەرینی وتی هەستە لە خەو ئەی میری میران کۆشک و کەنیزەکانت ببینە حەسەنە ڕۆدوتی پەنا بخوا بەڕاست میری میرانم یان ئێوە درۆکەن ئاخر دوێنێ شەو خواردمەوە و لە ماڵی خۆم لێ نووسم کەچی ئەم خزمەتکارێستا هەڵمەسێنێ حەسەنە ڕوت ڕاست بۆ و لە شوێنی خۆی دانیشت دایکی و شێتخانە و ئەوەی بەسەری هاتبوو بیرکەوتەوە پزیشکی شێتان و لێدان و شوێنەواری لەسەر جستەی بیرکەوتەوە وتی بەو خوایە سرم لێ شێواوە نازانم چیم لێ بەسەر هاتووە چێ منی هێناوەتە ئەم شوێنە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەوی سەد و شەست و پێنج. شەهرەزاد وتی ڕووی کردە کەنیزەکێک و پرسی من چێم وتی تۆ میری میرانیت حەسەن پێیوت درۆت کرد نەکبەت گەر من میری میرانم وەرە گاز لە پەنجەیەکم بگرە هات و گازێکی بەهێزی لە پەنجەی گرت حەسەن هاواری لێ هەستا بەس ئەمجا سەرۆکی خزمەتکارانی بان کرد و پرسی من چێم وەڵامی دایە میری میرانیت هێندەی دی سەری لێ تێکچوو غڵامێکی بچکۆلەی بان کردوتی بگەزێ بە گوێمدا ملی بۆ دانەواند و ئەویش پیاگەزی و خەریک بوو بقرتێنێت چونکە غڵامەکە عەربی نازانی کە هاواری لێستا غڵامەکە زیاتر پیاگەزی خەلیفەش کامانەی بینی هێندە پێکەنی خەریک بوو بورێتەوە کە هۆش خۆی هاتەوە هاتە دەرەوە و بە حەسەنی وت خوا بتگرێ حەسەن خەریک بوو بە پێکەنین بم کوژی کە حەسەنە ڕوت ناسیەوتی بەو خویە تۆ منت کوشت دایک من کوشت هەر چوار پیرەکەی دراوسێمت کوشت ئەم جا باوشی پێدا کرد و لە خۆی نزی کردەوە بوو بە دەیەمین هاوڕێی شەوانی خەلیفە کە ئەمانە بوون عجلی و ڕقاشی و عبدان و حەسەن و فرزدق و لۆز و سوکەر و عمر تەرتیس و ئەبوو نەواس و ئەبوو ئیسحاق نەدیم ئەمیش واتە حەسەنە ڕوود کە هەریەکان چیرۆکێکی هەیە بەڵام لەم کتێبەدانین حەسەنە ڕوت هێندە بەخت دیاری بوو کە لەگەڵ خەلیفە و زبێدەی ژنیدا دانیشت دواتر کچە گەنجینە دارەکەی خۆی کە ناوی ژنەکەی وتی چۆنت ئەوێت باوا بێ نوسەت الفەوات لە حەسەنە ڕووتی پرسی چی بکەین تۆیش پارچە قوماشێکی ئاوریشم بدە پێمدا چەقۆیەک و کەمێ خوێ بخەرە سەر سنگم بە جامانەکەی سرم پەنجەکانی پێم بەستە ئەم جا قژەکەت بربدەوە و بە لە خۆدان و هاوار هاوار خۆت بگەێنە زبێدە و پێی بڵێ حەسەن تۆ خۆش مرد ئەویش دەزەبە سەد دینارت بۆ خەرجی تازیەکە ئەداتێ لەگەڵ پارچێ قوماشی ئاوریشم و پێ دەڵێ بڕۆ بڵێ بابی شۆن و لە ماڵ بیبەنە دەرەوە تۆش پارە و ئاوریشمەکە بێنەوە وەرەوە کە هاتیتەوە ئەمجا تۆ خۆ درێژ بکە و بەڕاکردن خۆم ئەگەیەنمە خەلیفە و ڕیشم تێک وەرەدەم و جل بە بەری خۆمەوە ئەدڕێنم بە دەم گریانەوە ئەڵێم نوسرەت الفەواد تۆ خۆش مرد خەلیفەش بە خەزنەدارەکەی ئەڵێ بڕۆن لە خەزێنە سەد دیناری بدەنێ و پارچەیە قوماشی ئاوریشم ئەم جاڕووە کاتە من وەڵێت بڕۆ ئەوانە وەربگرە و کفن و دفنی بکەن ئێدی بە خۆبادان دێمە بۆ لای تۆ نوسەت الفەوادی ژوتی بەڕاستی ئەمە فێڵێکی چاکە هەستا و قاچەکانی حەسەنە ڕووتی بەست و مێردەکەی چی پێوتبوو جێبەجێی کرد ئەمجا سەری ڕوت کرد و قژی بڵاو کردەوە و جلی بەری دادڕی و بەگریان بەرە و لای زوبێدەی خێزانی خەلیفە چوو کە شاژنە زوبێدە ئەمەی بینی هاواری کرد ئەمە بۆ واکەی چی ڕوویداوە بۆچی ئەگری ئەمیش بەگریانەوتی گەورم حەسەن قەزا و بەڵای تۆی برد مرد شاژنە زوبێدە زۆر دڵگران بوتی ئای حەسەنە ڕووتی داماو سعاتێک بۆی گریا ئەمجا فەرمانی بە خزنەداردا سەد دینار و پارچە قوماشێکی ئاوریش پێی بدەنێ بۆ کفن کە پارە و قوماشەکان پێداوتی دەبڕۆ با کفنی بۆ بکەن و لە ماڵ بیبەنە دەرەوە بینێشن ئەمجا بە دەخۆشی خۆبادان خۆی گاندۆ ماڵ ئەویش خۆی کردەوە هەستا و قوماشەی لە کەمەر بەست و دەستی کردە سەما شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو شەوی 1666. شەهرەزاد وتی ئەمجا خۆی چۆن لێی ڕاکشابوو خۆی کردبوو بە مردوو هەروایشی لە نووسەد الفوات کرد جلی لەبەر خۆی دادڕی و ڕیشی تەڕ کرد و چەفتەی سەری دڕی بە ڕاکردن خۆی گەیاندە خەلیفە کە لە کۆڕی حکومڕانیدا بوو لە سەرای مەملەکەتدا پرسی ئەوە چیت بەسەر هاتووە حەسەن حەسەن وتی نوسرەت الفوات قەزا و بەڵای تۆی برد خەلیفە دەستەکانی بەیەکدا دا وتی لا اله الا الله شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەوی سەد و شەست و حەوت. شەهرەزاد وتی خەلیفەت دڵی حەسەنە ڕووتی دایە و گەلێک بەسەری داهات ئەم جا پێیوت خەم مەخۆ کەنیزەکێکی بەردەستی خێزانەکەمت لێمارەکەم ئەم جا فەرمانی دا سەد دینار و پارچەی قوماشی ئاوریشمیاندایە بۆ کفنکردنی مردووەکە ئەم جاوتی دەبڕۆ بە شێوەیەکی جوان بینێژە بە دڵخۆشیەوە گەڕایە بۆ لای نووسەت الفەوات وتی هەستە چیمان ویست هاتە دی سەد دینار و پارە ئاوریشمەکەی دایە ئەویش دڵی خۆش بوو ئەمجا دەستیان کردە پێکەنین بە خۆیان و خەلیفەش سەرای حکومڕانی داخست و بە دڵگرانی بەرەو ماڵ بووە لە کاتێکدا مەسروری شیرباز چوو بۆ ژێرباڵی سەرەوژووری زوبێدەی خێزانی بوونەوە بۆ ئەوەی سەرەخۆشی مردنی نوسەت الفوادی کەنیزەکی لێ بکا کە بینی ئەوا ئەویش دانیشت و هەرەگری چاوەڕێی هاتنەوەی خەلیفە ئەکا کە سەرخۆشی مردنی حەسەن الروتی لێ بکا ئەمیش وتی خوا کەنیزەکەم بۆ بهێڵێ بە مردنی حەسەنی هاوڕێت خۆت خۆشبی. منیش بەسەری داهاتم و پارچێک ئاوریشمم دایە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی 16 16. شەهرەزاد وتی خەلیفەدا قاقای پێکەنین و وتی نووسەت الفەواد نەبێ کەس نەمردووە خانم زبێ دەژوتی حەسەنە ڕوت نەبێ کەسی دی نەمردووە خەلیفە زۆر تووڕە بوو شیرانی بەسەر مەسروری شیربازدا و فەرمانیدا کە بڕوا بۆ ماڵی حەسەنە ڕوت بزانێ چێ مردووە تاکو هەواڵی ڕاست بێنێتەوە مەسرور بە پەلە گەشتە کۆڵانی ماڵی حەسەن کە بەرامبەر پەنجەرەیەک دانیشت بوو بەسەر کۆڵانی دائێڕوانی مەسروری بینی خێرا نووسەت فوادی بە ئاگاهێنا ئەویش ڕاکشا و پارچە ئاوریشمەکەی بەخۆی داداوتی بڕوا بکە ئێستا خەلیفاڵێ نووسەت فواد مردووە خات و زبەدەژەڵێ حەسەن مردووە با مەسرور بتبینێ بڕوا بەقسەی خەلیفە بکرێ ئەمجا چووە ژوور سەری و دەستی کردە گریان مەسرور خۆی کرد بە ژوورا و سەرخۆشی لە حەسەن کرد و سەری مردوەکەی لادا تا گومانی نەمێنێ وتی لا ئیلاهە الا الله قەزا و قەدەری خوا چەند کتوو پڕە خوا پاداشتی ئێوە بداتەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی کە مەسرور گەڕایەوە چووە بەردەم خەلیفە و زبێدە خانم دەستی کردە پێکەنین خەلیفە تووڕە بوو وتی مەلعون کەی ئێستا کاتی پێکەنینە پێمان بڵێ کامیان مردووە ئەویش وەڵامی دایە وتی بەو خوایە حەسەنە ڕووت ئەیبینیە نوسرەتولفواد مردووە خەلیفە ڕووی کردە زبێدەی خێزانی وتی ئەوە کۆشکەکەتت دۆڕان ئەمجا هەندێ بە زبێدە پێکەنی وتی دەی مەسرور چی دیوە بیگێڕەوە ئەیژوتی ڕاستەکەی بەڕاکردن چوم و خۆم کرد بە ماڵی حەسەندا سەرنجمدا نووسەتر فواد ڕاکشاوە حەسەنیش لە ژوور سەریەوە دانیشتوەگری بەدەستی خۆم سەریم هەڵدایەوە ڕوانیم خۆیەتی سەرخۆشیم لێکرد و ڕام سپاردن کە زوو بینێژن ئەوانم جێهێشت تا بێمەوە هەواڵەکەتان بدەمێ پێکەنی وتی، دەی بۆ ئەو کاڵفامەی بگێڕەوە. کە زوبێدە خانم ئەمەی لە مەسرور بیست، لێی توڕە بوو وتی، کاڵفام ئەو کەسەیە بڕوای بەم بەندەیە هەیە. دەستی کردە جنێودان پێی خەلیفەش هەر پێکەنێ. مەسروریش بە پێکەنینە وتی، ڕاستیان وتووە کاڵفام و کەم دینن. شاژنە زوبێدە وتی، ئەی میری میران تۆ سوعبەت لەگەڵ من ئەکەی. ئەم بەندەیەش لەبەر خاتری تۆ فێڵ لە من ئەکا، بەڵام خۆم ئەنێرم، تا ببیستێت و ببینێ بانگی لە پیرێژنە قەهرەمانە کرد و پێیوت ڕاکە بۆ ماڵی نووسەت الفەواد و بزانە کامیان مردووە و هەر ئێستا وەرەوە پیرێژنە بەڕاکردن ڕۆیشت خەلیفە و مەسروریش پێەکەنین شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو. Thank you. شەهرەزاد وتی قارەمانە بە هەڵە داوان خۆی کرد بە کۆڵانی ماڵی حەسەندا ئەویش کە بینی بەژنەکەی وت بەخواوا دیارە شاژنە زوبێدە بڕوای بە مەسرور نەکردووە بۆیان پیرێژنەی نردووە من درێژ بم و پارچاوریشمەکە بەخۆم دابدەم باشە با تۆ لای شاژنە زوبێدە بە درۆ نەکەویتەوە دیسان و سەتلفەوەت سەر و قاچی بەست و بە پارچە ئەوریشمەکە دای پۆشی و چووە ژوور سەری و دەستی کردە گریان کە پیرێژنە قارەمانە خۆی بە ژوور داکرد پەشۆکە نووسە تلفەوادیش دای لە پڕمەی گریان و باوەشی بە پیرێژنەدا کردوتی بڕوانە چیم بەسەر هات و چۆن حەسەنی مێردم منی جێهێشت و بە تەنیا مامەوە یەخەی خۆی دادڕی وتی دایە چەند بە بەزەی بوو بۆم پیرێژنش لە وەڵام داوتی جێ خۆیەتی پەژارەی بۆ بخۆی چونکە پێکەوە ڕاهاتبوون ئەم جا ئاگای لە کەین و بینی خەلیفە و ژنەکەی بوو بۆ ئێوەتی بەخوا خەریک بوو کاکە مەسرور نێوانی خەلیفە و ژنەکەی تێک بدا نوسرەت بن فەواد پرسی فیتنەی چی دایە گیان پیرێژنەوتی کچەکە مەسرور گەڕایەوە ماڵ و هەواڵی دایە هەردووکیان کە تۆ مردویت و حەسەن ماوە نوسەت الفەواد وتی من چوومە لای شاژنە زوبێدە و بەسەری داگریان ئەویش سەد دینار و پارچێک ئاوریشمی بۆ کفنکردنی پێدام سەیری حاڵم کە چیم بەسەر هاتووە ئێستا تێدا ماوم خۆزگە من بمردمایە و ئەو نەمردایە دای پڕمەی گریان و پیرێژنە قارەمانەیش لەگەڵیدا. شارەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی ئەمجا پیرێژنە چووە لای سەری حەسەنەوە و سەری هەڵدایە و دواتر سەرەخۆشی لە ژنەکەی کرد و بەپەلە گەڕایەوە کۆشک و خۆی گەیاندە شاژنە زوبێدە و چی بینی بوو بۆی گێڕایەوە ئەمجا دەستی کرد بە پێکەنین وتی بۆ خەلیفەی بگێڕەوە کە بە من ئەڵێ ژیری و ئاینی کەمە مەسرور هەڵیدایە ئەم پیرێژنە درۆکە تۆزێ لەمەو پێش من لەوێ بووم حەسەن ئەگریا بەسەر نووسەت الفواددا کە ڕاکشابوو مردبوو پیرێژنە وتی تۆ درۆکەی خەریکی فیتنەیت لە نێوان خەلیفە و ژنەکەیدا ئەم جا مەسرور هاواری لێ هەستاوتی تۆ درۆکەی پیرێژنە نەکبەتە شاژنیش خەرفاوە کە بڕوا بە تۆکە شاژن دەستی بەگریان کرد خەلیفەوتی من و خزمەتکارم تۆ و کەنیزەکەت هەموو درۆکەین ڕاستەکەی پێویستە هەر چوارمان ڕوین بۆ ماڵی حەسەن تاکو و بە چاوی خۆمان بیان بینین کە کام لامان ڕازەکە مەسرور وتی هەستن با بڕۆین تاکۆم پیرێژنە بەرمەوە سەر درۆکەی خۆی پیرێژنەوتی هەی وەک من بێمێشک و دەماخ بە هێندەی دەماخی مریشکێک مەسرور بۆی چوو پێدا بماڵێ شاژنە زوبێدە پاڵێکی پێوە ناو دووری خستەوتی هەرێستا دەرەکەوێ ئەو ڕازەکات و تۆ درۆزنیت شارەزات هەستی کە شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی 1970. شەهرەزاد وتی هەر وەکو گرەویان کردبێ هەر چواریان لە کۆشک هاتنە دەرەوە و بەرەو کۆڵانی ماڵی حەسەن کەوتنە ڕێ کە حەسەن لە پەنجەرەکەوە ئەوانی بینی وتی ژنەکە ئەوە هەر چواریان خەلیفە و مەسرور شاژنە زوبێدە و کەنیزەکەی هاتن جا چی بکەین دیارە ئەمانە بووە بە شەڕیان لەسەر مردنی ئێمە نوسەت الفەواد ڕاست بۆ وتی جاچی بکەین حەسەنی مێردی وتی وەرە بە هەردووکمان درێژ بین و خۆمان بکەین بە مردوو دوو پارچە حەریرەکە بدەین بەسەرماندا و هەناسە لە خۆمان ببڕین هەردووکیان درێژ بوون و چاویان نقان خەلیفە چووە ژوورەوە زوبێدە و مەسرور و پیرێژن بە دوایاندا کە شاژنە زوبێدە بینی هەردووکیان مردون وتی هێندەتان لە نووسەت الفەوادی کەنیزەکەم خوێن ئەوە تا ئەویش بە حەسرەتی حەسەنەوە مردووە خەلیفەوتی پێش من قسە مەکە کەنیزەکی تۆ پێش حەسەن مردووە چونکە حەسەن بەڕیشی تەڕی فرمێسکاویەوە بە لە خۆدان هاتەلام و منیش سەد دینار و کفنەکەم دایە و پێم وت بڕۆ ڕێوڕسمی ناشتنی بەجێ بهێنە و دواتر کەنیزەکێکی زۆر نزیکی لەو جوانترت لێمارەکەم دیارە بەرگەی ئەم خەمەی نەگرتووە و دوا بە دوای مردنی ژنەکەی مردووە ئا لەبەر ئەوە من گرەوەکەم بردوێتەوە ئیدی زۆریان لەگەڵ یەگوت شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی کە چوونە ماڵی حەسەنەوە سەیریان کرد کە هەردووکیان مردوون پێیان سیر بوو خەلیفە چووە ژوور سەری هەردووکیان وتی سوێنتانە دەم بۆ خاتری ئەو خۆڵەی پێغمبەر درودی خوای لێبێ خۆڵی باو و باپیرانم زۆر ئارەزوومە بزانم کامتان زووتر مردوون پەیمان بێ هەزار دیناریشی بدەمێ کە ئەمەیان بیست حەسەن خۆی پێنەگیرا و نرکێکی کرد وتی من لە پێشەوە مردم ئەی میری میران دەبێ نەهزار دینارەکەم بدەرێ و پەیمانەکەت جێبەجێ بکە ئەم جانوسە تورفوادیش ڕاست بۆ باوەشی کرد بە شابانودا خەلیفە و شابان و ئەوانی تر پیرۆزبایی سەلامەتیان لێکردن تێگەشتن کە ئەم فێڵیان بۆ پارە و سامان کردووە بۆیە شابان و زبێدە بەنووسەتلفەوادی وت جابا داوای پارت ڕاستەوخۆ بکردایە و دڵی منت داغ نەکردایە نووسەت الفەوادی ژووتی بەڕاستی لە ڕوون نەهات داوای پارت لێ بکەم خەلیفەش هەر بورایە و لە پێکەنیندا ئەمجا بە حەسەنە ڕووتی وت ئێستا هەڕوتی و کاری عجایب و غەریبەکەی حەسەنوتی ئەی میری میران ئەمەم بۆیە کرد ئەو پارانەی دابوت بە من نەمان ئیدی شەرمم کرد داوای پارەی تر بکەم من کە خۆم بووم دەستم بە پارەوە بۆ ناگیرا تۆ ئەم کەنیزەکەیشت لێمارەکردم بڕوا بکە ئەگەر هەموو سامانەکەی خۆیشت بدامایە ئێستا لە ناوم بردەبوو ئەم فێڵەشمان بۆ سە دینارەکە بوو ئێستاش سوێندەکەی خۆت بەجێبێنە و هزار دینارەکەم بدەرێ ئەمجا بە دڵی خۆش و بە پێکەنینەوە بەرەو ماڵ بوونەوە دوای ئەوەی خەلیفە هەزار دینارەکەی دایە حەسەن وتی ئەوە شیرینی سەلامەتیتان لە مردن شابانویش هزار دیناری دایە نووسەتر فواد و پێیوت بیگرە شیرینی سەلامەتیەکەت لە مردن خەلیفەش موچەی دەوڵەتی بۆ زیاتر کردن و خواردنی ڕۆژانەی پێبەخشین ئیدی ژیانیان بە خۆشی بردە سەر تا ئەو دەمەی تێکدەر و لەیەکتری کەر و شار و دێکاولکەر و گۆڕستان ئاوەدان کەر دەستی گەشت ئەمانیش خۆ ئەم چیرۆکە عجاایبتر نییە لە چیرۆکی قەمەر زەمان کوڕی شا شەهرەمان پاشاوتی ئەوە چۆن بووە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو